شەهرەزاد وتی کە حەسەن ئەمەی بیست ناڵەیەکی کرد و بورایەوە تاکو و ئێوارە بە ئاگا هاتەوە دواتر کەوتە لە خۆدان و گریان دایکیشی بە دیار سەریەوە دانیشت و دەستی کردە گریان بەم چەند شعرە خۆی لاوان وەکوجێت هێشتم سرم بەرەوە سەر لە نوێت و خوا شادم کەرەوە جۆرێ لاواز بووم ئەگەر بمبینی ئەپرسی ئاخۆ ئا ئەمە ئەوە پێنج دانە ڕۆژ هات و چوو گریا نە نانی خوارد و نە ئاو یەک مانگی ڕەبەق پیشەی گریان بوو ئەمجا خۆی بۆ نەگیرا وتی چار نییە ئەبێت ڕووبکەمەوە لای خوشکانم بەڵکو ئەوان بتوانن شتێکم بۆ بکەن ئەمجا لە تەپڵی دا و هێسترێکی زۆری بە پێویستی بارەوە ئامادە کرد پنجا هێستری بارکرد لە شتومەکی نەختینەی زێڕ و زیوی بەنرخ خۆشی سواری یەکێکیان بوو ئەمجا خانوەکەی بۆ دایکی جێهێشت لەگەڵ بەشێکی کەمی ناوماڵ و بەرەو لای خوشکانی بۆوە ڕۆیشت و ڕۆیشت تا گەشتە کۆشکی کیژان لە شاخی سەر و هەوران هەرگەیشت دیاری خۆی بەسەردا دابشکردن زۆریان پێخۆش بوو ئەمجا پرسیان چۆنە واز و گەڕای تەولای ئێمە خۆ هەمووی دومانگ نابێ چویتەوە بۆ ماڵی خۆتان حەسەن دەستی کردە گریان و ئەمەی وت ڕەوانم ماندووم ئەوم لێونە خەمم دەریایە قوڵی بێبنە کە تۆرا خەویش لە چاوان تۆرا لە بایش ئەپرسم شوێنی ئەو ژنە شەهرزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی حوسەد و نەوەتونۆ کیژان لێی کۆبوونەوە دەستیان کرد بە گریان بەسەریدا ئەمجا کیژان هەموان کە گوێیان لەم دەنگە دەنگە بوو بەسەرهاتەکەیان بە خوشکە بچوک ژێڕایەوە کە چۆن ژنەکەی فریوە و لە دەستی دەرچووە مناڵەکانیشی لەگەڵ خۆی بردووە ئەمجا پرسیان ئەی پێش ڕۆشتنی هیچی نەوتووە کچە بچکۆلەوتی بەدایک نیوتووە کە کوڕەکەت هاتەوە و بۆی خواردن مەراق بێت بۆ لام ئەوە تام لە دوورگەی واقواق کامیان بیست سێری یەکتریان کرد ئیشارەتیان بەیەکدا چاویان لە یەکدا گرت حەسەنیش هەر سریانەکە سعاتێک سەریان داخست و متقیان لە خۆیان بڕی ئەمجا سەریان بەرز کردەوتیان لا حولەوە لا قوتە ئللا بلا علی عظیم وتیان هەردوو دەستت بڵند بکە ئەگەر دەستت گەیشت ئاسمان ئەوە دەستت بەژنەکە داگا هەرکە حەسەن ئەمە بیست وەکو باران فرمێسک بە چاوانی داهاتە خوارەوە کچەکانیش هەمویان لەگەڵی داگریان زۆریان بەزەی پیاهاتەوە خوشکە بچکۆلەی چوە لایەوتی بێخەم بە ئارام بە هەر کەس ئارام بوو بەختی بۆ ڕام بوو هەرچیە خوانەی کا نابێ هەروە گوتراوە ئاسوودە سەرمان خینە سەرسەرین پێویستە لەگەڵ قەدەر دەربەرین بە هێندەی ماوەی چاوتروکانێ گەرخوا بیەوێ ژێرە و زەبەرین ئەم جاکیژە وتی دڵت پتەو بکە ورێت بەرز بێ ماوەیەک لای ئێمە بمێنەوە تاخوا یارمەتیم ئەدات و پیلانێکت بۆ جەرم و بەژن و مناڵەکان شاد دەکەمەوە پشت بەخوا حەسەن دەستی بە گریان کردەوە چووە تەنیشت خوشکە بچکۆلەکەی و دانیشت ئەویش دەستی کرد بە دڵنەوەی کردنی پێیوت بەو خویە کاکە کاتی خۆی ویستم پێت بڵێم ئەو بەرگە بسووتێنە کەچی شەیتان لە بیری بردمەوە ماوەیەکی پێچوو پەژارێ حەسەن زۆرتر بوو کە خوشکە بچکۆلەی براکەی بینی ڕۆژ لە دوای ڕۆژ لاواسترە بێ بە چاوی پڕ لە فرمێسکەوە چۆ لای خوشکەکانی و خۆی دا بەسەر پێڵاوەکانیاندا و داوای یارمەتی لێکردن بۆ براکەی و کارەکەی بۆ جێبەجێ بکەن بە ژن و دوو کوڕەکەی شادکەنەوە هەوڵ بدەن بیگەێنە دوورگەی واقواق هێندە بەسەر خوشکەکانی داگریا هەمویانی هێنایە گریان ئەمجا بە هەناسکە بڕکێ پێیان وت، با کاک حەسەن بێخەم بێ، ئێمە هەوڵی بۆ دەین کە دەستی خێزان و مناڵەکانی بدەین بە دەستەوە، پشت بەخوا. حەسەنیش یەک ساڵ لایان مایەوە. شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو، بێدەنگ بوو. ئەم کیژانە مامێکیان هەبوو برای حەقی باوکیان بوو ناوی عبدل قودوس بوو ئەم مامیان برازا گەورەکانی زۆر خۆشەویست ساڵی جارێک سەری لێدا هەرچی پێویستەکانی هەبوو هەمووی بۆ جێبەجێ کرد کچەکانی برازای بەسەرهاتی حەسەنیان بۆ گێڕایەوە پیانوت کەچی بەسەر هاتووە لەگەڵ ئەو ئاگر پەرستە ئەمجا چۆن حەسەن ئاگر پەرستی کوشتووە مامەشیان زۆری پێخۆش بوو ئەمجا تورەکەیەک بخوردی دا دەست کچە گەورەکەی برای وتی هەر کاتێک منت پێویست بوو کەمێ لەم بخوردە بکە ئاگرەوە زووە گەمە سرد داوای هەر کارێکت لێکردم بۆ جەبەجێکم ئەم قسەی لەسەری ساڵی نوێدا پێوت کچە گەورە بەوانی تری وت کچینە ئەوە ساڵێکە مامم سەری لێنەداوین ئادەی بڕۆ تورەکە بخوردەکەم بۆ بێنە کچە بچکۆلە بە دڵخۆشیەوە چوو بۆ هێنا ئەویش تۆزێکی لێ دەرهێنا و خستی ئاگرەکەی بەردەمی و بیری لە مامەکەی کردەوە هێندەیان زانی لەو سەری دۆڵەکەوە تەپ و تۆز بەرز بۆوە کە تۆزەکە ڕەویە و پیرێک دەرکەوت بە سواری فیلێکەوە بەدەست و قاچ ئیشارەتی بۆ کچەکانە کرد کە گەیشت باوەشی پێیاندا کرد ئەوانیش دەستیان ماچ کرد و بەخێریان هێنا ئەمجا دانیشت و کچان دەوریان گرت ئەحواڵیان پرسی مامیان وتی لە کاتێکدا لەگەڵ ئامۆژنتان وەکو ئێستا دانیشت بووم بۆنی بخوردەکەی ئێوەم کرد بۆ ئێسواری ئەم فیلە بووم هاتم ئەم جاڵێن چیتان ئەوێت برازاکانم کچە گەورەکەیان وتی ئەوە ساڵێکە تۆمان نەدیوە و بیرمان کردیت مامیان وتی ئەوی ڕاستی بێ بەنیاز بووم ڕۆژی دواتر سەفری ئێرە بکەم. ئەوانیش سوپاسی هاتنەکەیان کرد کچە گەورەکانەتی ئەگەر بیرت ما بێ مامەجان باسی حەسەنی بەسریمان پار بۆ کردی ئەو لاوەی کە بارامی ئاگر پەرست هێنابووی بۆشمان جێڕایتەوە کە چۆن حەسەنی بەسری ئەو زندیقەی کوشت باسی ئەوشمان بۆ کردی کە حەسەنی بەسری چەندمان دوو سەرگەردان بوو تاکو کچی شای پەریانی گرت و مارەی کرد چۆن دواتر بردیەوە بۆ وڵاتی خۆی مامەیان وتی بەڵێ بیرم ماوە ئەی دواتر چی بەسەر هاات کچە گەورەکە وتی بەو خۆە مامە ژنەکەی غەدری لە حەسەنی بەسری کرد دوای ئەوەی دوو کوڕی لە حەسەن هەبوو لە کاتێکدا حەسەن بەسەردان هاتبوو بۆ لای ئێمە هەردوو کوڕەکەی بردبوو گەڕابوو بۆ وڵاتی خۆی و بەدایکی حەسەنی وتبوو کە کوڕەکەت گەڕایەوە دوای ماوەیەک بیری کردن و منی بوو بە مەراق با بە کێشی بکات دوولا بۆ دوورگەی واق واق. مامەکەیان سەرێکی با دا هەناسەیەکی قوڵی هەڵکێشا ماوەیەک سەری داخست کچەکان بانگی مامەیان کرد پرسیان ئەوە بۆچی بێدەنگی مامە جان ئاخر دڵمان تەقی تۆ هیچت نەوت مامەکەیان سەرێکی بادا بە کچەکانی و کچەکانم ئەم حەسەنە لە خۆڕا خۆی ماندوو کردووە و خۆی فرێداوەتە کێشەیەکی قوڵی بێچارەسەرەوە چونکە ئەو ناتوانێت بگاتە دوورگەی واقواق ئەم جاکچەکان بانگی حەسەنی بەسریان کرد کە هات دەستی عبدولقدوسی ماچ کرد و بەخێری هێنا مامەشێخ دڵی پێکرایەوە و لە تەنیشت خۆێودانی کچەکان بە مامەیان وت ڕاستی ئەو کێشەیە بۆ حەسەن باس بکە مامیان بە حەسەنی وت کوڕەکەم ئەم ئەشکەنجەیە لەسەر خۆت لا ببە چونکە تۆ ناتوانیت بچیتە دوورگەی واقواق ئەگەر خاوەنی دێوانی فڕندە و ئەستێرەی سووڕاویش بیت، چونکە کەوتووەتە ئەو دیو و حەوت دۆڵ و حەوت دەریا و حەوت چێوی بڵندەوە، جا تۆ چۆن ئەو ڕێگایەت بۆ بڕێ؟ کێ تۆگەێنێ؟ جا باشتر وایە زوو بگەڕێیتەوە، لەمەش زیاتر با ماندوو نەبیت. کە حەسەنی بەسری ئەمەی لە پیرە عەبدولقودوس بیست هێندە گریا تاکو بورایەوە کچانیش دەستیان کرد بە گریان بە دیاریەوە خوشکە بچکۆلەش یەخەی خۆی دادڕی و هێندە گریا ئەویش بورایەوە کە مامە پیرە عەبدولقودوزە و کچانەی بەو شێوەی بینی دڵی نەرم بوو بۆ کچەکان و پێیوتن ئابێ دەنگ بن ئەمجا ڕووی کردە حەسەنی بەسری وتی مش دەبێت وابزانە ئاواتەکەت هاتۆتە دی پشت بخوا دەی هەر ئێستا خۆت ئامادە بکە و شوێنم بکەوە حەسەنیش لە خۆشیدا بڕوای بەخۆی ناکرد چووە ژوورەکەی خۆی و پێداویستی خۆی پێچایەوە و هاتە لای پیر عبدول قدوس و خواحافیزی لە کچەکان کرد و لەگەڵ پیر عبدول قدوسدا چوونە خوارەوە و ئەمجا دەرەوە عەبدولقودوس حەسەنی خستە پاشکۆی خۆی و بە سواری فیلەکە بەڕێکەوتن سێ شەو و سێ ڕۆژ بەڕێوە بوون کە وەکو بروسکە و فیلە ڕۆشت ئەمجا گەشتە شاخێک بەردەکانی هەموو شین بوو لە ناوڕاستی ئەو کێوەشینەدا ئەشکەوتێکە بوو دەرگاکەی لاسنی چینی دروست کرا بوو عەبدولقودوس دەستی حەسەنی گرت و دای بەزان ئەمجا خۆشی دابەزی و فیلەی بەرەڵا کرد خۆیشی چووە بەر دەروازەی ئەشکەوتەکە و لێیدا کۆیلەیەکی ڕەشی قەبەهات و لی کردەوە کۆی لە ڕەشەکە شمشێرێکی بەدەستەوە بوو قەلغانێک بە دەستەکەی تریەوە کۆپۆلا بوو کە شێخ عبدول قودوسی بینی قەلغان و شمشێری فرێدا و باوەشی پێدا کرد و دەستەکانی ماچ کرد ئەمجا دەستی حەسەنی گرت و چوونە ژوورەوە و کۆیلەکەش دەواازەکەی داخستەوە کە حەسەن سەرنجی داش کەوتێکی زۆر پان و پۆڕە و داڵانێکی دوور و درێژی هەبوو نزیکەی میلێک ڕۆشتن ئەمجا داڵانەکە کۆتایی بە بیابانێکی پان و پۆڕ هات بەرەو گۆشەیەکی چون کە دوو دەواازەی تێدا بوو زۆر گەورە بوون و لە مسی زەر دروست کرابوون دەواازەیەکیانی کردەوە و دەستی حەسەنی گرت و لەبەر دەواازەکەی تردا داینا و ئامۆژگاری کرد نەکەی ئەم دەواازەیە بکەیتەوە تا خۆم ئەچمە ژوورەوە و خێرا ئەگەڕێمەوە ئەمجا چوە ژوورەوە و سەعاتێکی پێچوو کە هاتەوە دەرەوە ئەسپێکی زیینکراوی ڕەشمکراوی لەگەڵ خۆی هێنایە دەرەوە کاڕۆیشت ئەفری گەر بفری با هیچ شتێک بە تۆزی پێدا ناگەیشت ڕەشمەکەی دایە دەست حەسەنوتی سوار بە ئەم جا شێخ عبدول قودوس دەواازەی دووەمی کردەوە دەشتێکی پان و بەرین دەرکەوت هەردووکیان خۆیان کرد بە ژووردا مامە شێخ بە حەسەنی وت کوڕەکەم ئەم کتێبە بگرە و لەسەر پشتی ئەسپەکە سەیریکە با ئەسپا خۆی ببات بۆ ئەو شوێنەی ئەیەوێت لە بەردەم ئەشکەوتێکدا ڕدەگرێت تۆیشدا ببەزە و ڕشمەکە لە قەڵپۆزی زینەکەی هەڵەفە بکە ئیدی خۆی ئەڕواتە ناو ئەشکەوتەکەەوە شوێنی مەکەوە لە بەردەمی ئەشکەوتەکەدا پێنج ڕۆژ ئەمێنیتەوە و بێتاقت مەبە ڕۆژی شەشەم تارماییەکی ڕەش دێتە دەرەوە بەرگی ڕەشیشی لە بەردایە و لا جانگەکانی سپین درێژ بوونەتەوە بۆ خوارەوە هەر کە بینی دەستەکانی ماچکە و دامێنی بخە سەرسرت دەست بکە بە گریان ئیدی بەزەی پێدادێتەوە و لێتە پرسێ چی دەبێت تۆش ئەو کتێبێ بدەرێ لێ دوەرەگرێ ئەچێتەوە ناو ئەشکەوتەکە و تۆش هەر چاوەڕێەکەی پێنج ڕۆژی دی چاوەڕێ ئەبی نابێت بێت تاقت ببی ڕۆژی شەشەم ئەگەر خۆی هاتەوە دەرەوە ئەوە مش دەبێت داواکاریەکەت جێبەجێبێ ئەگەر مناڵێکی هاتەوە دەرەوە ئەوە بزانە ئەوێت بتکوژێت شەوی هەشت سەد و یەک. شەهرەزاد گێڕایەوە مامە شێخ عەبدولقدووس وتی ئەو بزانە هەر کەس ژیانی خۆی بخاتە مەترسیەوە تەنیا خۆی ماندوو ئەبێ خۆت مەخە مەترسیەوە و بە سواری فیلەکە بگەڕێەوە بۆ تەلاری برازاکانم ئەوانیش ئەتوانن بە ڕێگەی خۆیان تۆ بنێرنە وڵاتی خۆت و خێرت دەستگیرە بێ حەسەنی بەسری وتی آخر چۆن بەختیار ئەبم ئەگەر نەگەم بە ئاواتم بەو خۆیان ناگەڕێمەوە ژنەکەم یان دەزەکەوێ یان لە ڕێگەی ئەو دامرم ئەمجا ئەم چەند دێڕە شعرەی وت بانگی شکستی خۆمم هەڵداوە کە خۆشەویستی خۆم لە دەست داوە تۆزی بەری پێم ماچ کرد و کەچی عشقی ئەو بۆ من بەخەم گەڕاوە ئەڵێن ئارام بە ڕەوی کردووە هەناسەکەیشم گەرمە و سوتاوە ڕوو لە کوێ بکەم تۆمون کردووە پەنام بەخوا و بە ئێوە داوە کەمە مە عبدولقدوزەم شعرەی لێبیست تێگەشت کە ناگەڕێتە دواوە قسەکاری تێناکەم جاوتی کوڕەکەم دوورگەکانی واقواق حەوت دوورگەن، سوپایەکی زۆر مەزنیان هەیە، هەموویان کچانی جەنگاوەرن، دانیشتووانی ئەو دوورگانەش هەموویان دێو و درنج و شەیتان و ساحیرانن، هەر کەسێک چووبێتە ناویانەوە نەگەڕاوەتەوە، تا ئێستا کەسێک لای ئەوانەوە نەگەڕاوەتەوە، بۆ خاتری خوا بەزەیت بە خۆت دابێتەوە بگەڕێوە حەسەنی بەسری وتی بەو خۆیان سوور بزانم پارچە پارچە مەکەن ئەم جاش نەکەم لەلا خۆشەویسترە بێ پشت بەخوا ئەچمە دورگەی واقواقەوە و دەستی ژن و مناڵەکانم ئەگرم و ئەیان هێنمەوە ماڵی خۆم مامە عبدول قودزوتی کەوا بوو پێویستە سەفەر بکەی حەسەن وتی منیش هەرن زای خێر و چاکەم لە تۆ ئەوێ بەڵکو لەگەڵ ژنم پێک شاد بینەوە بە گریانەوتی ئێوە ئاواتی ڕاستەوخۆی منن ئێوە دوو چاو و هەردوو گوێی منن دڵم هەواری هەمیشەتانە ونیش بوون زامی زۆر بە سۆی منن بە دووری ئێوە شادی دوورە لێم مایی خەفەت و باوکەڕۆی منن سڵاوی منی بۆ بە شەماڵ ئێوە تەتەری سەرەڕۆی منن. کە حەسەن لە شعرەکە بووەوە دەستی کردە گریان و بورایەوە کە بە ئاگا هاتەوە مامە عەبدولقدوس پێی وت کوڕەکەم تەوە دایکت هەیە تاڵاوی جەرگ سووتاندنی بە قوڕکدا مەکە حەسەنی بەسری وتی بەو خۆیان مامە عەبدولقدوس بە بێژنەکەم ناگەڕێمەوە ئەم جا بەم شێوەیە خۆی لاوانەوە بە دوورێت گوڵم هەر نەگۆڕاوم خیانەت ناکەم وەکو خۆم ماوم تامەزرۆی تۆم هێندە لە لایە باسی کەم ئەڵێن شێت و داماوم دوای ئەم شیعرە مامە عبدول قدوس بۆی دەرکەوت سوورە لەسەر نەگەڕانەوەی ئەگەریشتیا بچێ ئەمجا هەندێ بۆی پاڕایەوە ئامۆژگاری کرد کەچی بکە پێی وت لە کتێبەکەدا منیش جەختم لەسەر کردوتەوە بۆ ئەبوو ڕویش کوڕی بەڵقیسی کچی مەعین ئەمە ڕابەری منە و مامۆستامە هەرچی ئادەمی زاد و جنۆکەکان هەن لە ژێردەستی ئەمدان لەویشە ترسن ڕەشمەی بۆ ئەسپەکەی شل کرد ئەسب وەکو و بروسکەی تیش تێپەڕی و فری حەسەن هەروە بە خێراییەکی زۆر سەفەری کرد دە ڕۆژی پێچوو گەیشتە لای تارماییە ڕەشەکە هێندە ئەسپ پەیدا بوو کە زەوی داگیر کرد و ڕۆژهڵات و ڕۆژاوای گرت ئەسپەکان خۆیان لە ئەسپەکەی ئەم هەڵەسوی حەسەن زۆر ترسا هەر حەسەن ڕۆیشت و ئەو هەموو ئەسپە لەگەڵی دابوون تا گەیشتە ئەشکەوتەکە ئەسپەکە لە بەردەمی ئەشکەوتەکە داوەستا حەسەن دابەزی و ڕەشمەی ئەسپەکەی کرد بە قەڵپۆزی زینەکەیدا ئەسپەکە چوە ناو ئەشکەوتەکە حەسەنی بەسری لەبەر ئەشکەوتەکەدا چاوەڕێ کرد ئەم جاکەوتە بیرکردنەوە نەیەزانی چ چارە نووسێک چاوەڕێەکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد وتی حەسەن پێنج ڕۆژ و پێنج شەو لە بەردەمی ئەشکەوتەکەدا چاوەڕێی کرد سەراسیمە و دڵەڕاوکێ و پەژارە داگرت بوو هێندە خەمەکەی زۆر بوو خۆشی نێزانی بیر لە کامیان کاتەوە بەجێهشتنی دایکی و خزم و هاوڕەکانی یان گەڕەک و کۆڵان و نیشتیمانی یان ژن و مناڵەکانی ناچار بەدەم گریانەوە ئاوا خۆی لاوانەوە ئاخۆ دەرمانێ بۆ دڵم هەبێ بۆ ئەشک و گریەی بە کوڵم هەبێ دووری و دابڕان تامەزرۆی یار یا نیشتیمانی بە گوڵم هەبێ هێشتا لاوانەوەکەی تەواو نەبوو کە شێخ ئەبوو ڕویش هاتە دەرەوە کە قلەڕەشێکی جل و بەرگ ڕەش بوو کە حەسەن بینی تێگەشت ئەمە ئەو پیرەیە کە شێخ عبدول قدوس بۆی وەصف کردبوو هەروەکو چۆن شێخ عبدول قدوس ئامۆژگاری کردبوو دانیشت و کەوتە ماچکردنی پێەکانی پێکی بڵند کردەوە خستیە سەرسەری و زۆر بە کوڵگریا شێخ ئەبوو ڕویش پرسی چی دەوێت پڕۆکەم ئەمجا کتێبە نووسراوەکەی دا دەست ئەویش وەری گرت و چۆ ژوور حەسەنیش چۆنی پێ وترابوو ئاوا چاوەڕوانی کرد پێنج ڕۆژی ڕەبق حەسەن چاوەڕێ بوو خەمبار و بە ئازار بوو هێندەی دی هەستی بە نامۆیی کرد بۆیە ئەم شعرەی وت بۆم قەتیز بکرا فرمێسک لە چاوان ئێستا ئەبوومە پیرەی دەریاوان گەر پرسی عشق و دڵداری ئەەکەیت بڕۆ سەر بەڕێکی ژان و لاوان تا بەرەبەیان حەسەن گریا هێندەی زانی شێخ ئەبوڕویش پەیدا بوو ئەم جارە بەرگەکانی بەری سپی بوون دەستی بۆ لەقان کە بێتە ئەشکەوتەکەوە دەستی حەسەنی گرت حەسەن بەمە زۆر دڵخۆش بوو بڕوای بەوە کرد کارەکەی جێبەجێ بێ ئەو بەیانە تانی وە ڕۆ بەڕێوە بوون لەو ئەشکەوتەدا ئەم جاگەشتە دەواازەیەک بەسەر لاوانەکەیەوە بوو کە لە پۆڵا دروستکرا بوو ئەمجا هەردووکیان چوونە داڵانێکەوە کە ئەم لاولای هۆڵێک کە بە بەردی مەڕمەڕ دروست کرابوو، باخێک لە ناوەڕاستی دابوو، کە چەندین درەختی بەرداری تیا بوو، پڕ لە گوڵ و گوڵزار بوو، چەند جۆر خوێندنی باڵندە و بولبولیان بیست. ئەو هۆڵە چوار هەیوانی لەسەر بوو، لە هەر بەرهەیوانێکدا حەوز و فوارە بوو. هەر چوار لای حەوزەکە چوار شێری زێڕینی بەسەرەوە بوو. هەر هەیوانێک کۆمەڵە کەسێک بە چواردەوری حەوز و فوارەکەیدا دانیشتبوون و کتێبێکی زۆریان لەبەردەستدا بوو، خەریکی بوون، کوانوێکی زێڕین هەبوو پڕ لە پشکۆی ئاگر ناوە ناوە بخوردیان تێکرد کە مامە شێخ و حەسەنیان بینی لەبەریان هەستان ئەم جا مامە شێخ ئیشارەتی دا خەڵکە کە چۆڵیان کرد چوار شێخ هاتن و لە بەردەم شێخ ئەبوو ڕویش دانیشتن ئەم جا شێخ ئەبوو ڕویش بە حەسەنی وت ئێستا بەسەرهاتی خۆتیان هەر لە نوکەوە تاکو کۆتایی بۆ بگێڕەوە حەسەن بە گریانەوە کەوتە جێڕانەوە کە بە سەرهاتەکەی هەموو جێڕایەوە هەمویان پرسیان ئەمە ئەو لاوە نییە کە ئاگر پەرستەکە بە بازە گەورەکەدا لە ناو پێستی وشترەکەدا ڕەوانەی سەرچێوی سەر و هەورانی کرد حەسەن پێی وتن بەڵێ من بووم. دوایی شازادە غەدری لێکردو مناڵەکانی بردووە و بەجێ هێشتووە پیران زۆریان پێسیر بوو ڕویان کردە شێخ ئەبوو ڕویش وتیان ئەی پیری پیران بەو خوای ئەم لاوە زۆر داماوە خۆزگە یارمەتیت بدایە باژن و کوڕەکانی دەست بکەوێتەوە شێخ ئەبوو ڕوێژ و تی براکانم ئەو کارە زۆر مەزنا ترسناکە کەسێکم نەدیوە بە هێندەی ئەم لاوە ژیانی لابێ نرخ بێ خۆتانەزانن چەندە دورگەی واقواق ڕێگەکەی سەختە هێشتا کەس نەگەیشتۆتەوە شوێنە ئەوانە نەبێت یاریان بە ژیانی خۆیان کردووە ئێوە زانن چەندە بەهێزن چەندین دێ و درنجیان هەیە منیش سوێندم خواردووە کە پێنەخەمە زەوی ئەوانەوە بەرەنگاریشان نەبمەوە ئەمە چۆن ئەگاتە لای کچی شای پەریان چێ توانێ بیگەێنێتەوە شوێنە ئەوانی ژووتیان ئەی پیری پیران ئەم پیاوە ئەو هەموو ڕێگا پڕمەترسی بڕی و هاتووەتە دیوەخانی تۆ نامەیەکی پیر عبدول قودوسی بۆ هێناوی کە براتەکەوا بوو ئەرکی سەرشان تە یارمەتی بدەین حەسەن جارێکی دیکەوت بەسەر دەست و پێی ئەبوو ڕویشدا و پێی خستەوە سەرسەری و گریا پێیوت بۆ خاتری خوا